پاشان نەوەکان لە نوتفەیەک دورست دەبن دواتر دەبنە خوێنی مەی و دوای ئەوە دەبێتە پارچە گۆشتێکی شکڵ و شێوە کێشراو و شکڵ و شێوە نەکێشراو بۆ ئەوەی ڕوونی بکەینەوە بۆ ئێوە و لە منداڵاندا دەیهێڵینەوە ڕایدەگرین ئەو بێچوەی بمانەوێت لەبار نەچێت تا کاتی دیاری کراو پاشان لە سکی دایکتان دەرتان دێنین بە ساوایی پاشان گەورە دەبن تا دەگەنە تەواوی هێز و تواناتان و لەو تەمەنەدا هەندێکتان دەمرێنرێ و هەندێکتان دەگەیەنرێتە ئەو پەڕی پیری بێ کەڵکترینی تەمەن بۆ ئەوەی نەزانێ و لە بیری نەمێنێ هەرچی دەیزانێ وە زەوی دەبینی لە زستاندا خامۆش و وشک و بێ گیایە جا کاتێ بارانمان بەسەردا باران زەوی ڕووەکی لێ دەڕوێ و دەجوڵێ هەڵدەدات ومن الناس من یجادل فی اللە بغیر علم ولا هدی ولا کتاب منیر وە لەناو خەڵکدا کەسی وا هەیە مجادلە دەکات دەربارەی خوا بەبێ هیچ زانیاری و شارەزاییەک وە بەبێ کتێبی ڕوونکەرەوە لەلایەن خواوە ذلک هو الخسران المبین. وە لە ناو خەڵکدا کەسی وا هەیە خوا دەپەرستێ لە نێواندا جا ئەگەر تووشی خێر و خۆشی بوو دڵخۆش دەبێ پێی بەردەوام دەبێ لە خوا پەرستیدا وە ئەگەر تووشی تاقی کردنەوە و بەڵا بوو بەرەو دوا هەڵدەگەڕێتەوە پاشگەز دەبێتەوە لە ئاین زەرەرمەندی دنیا و قیامەت بووە تەنها ئەوەیە زیان و خەسارەت مەندی ڕوون و ئاشکرا ان اللە یفعل ما یرید. بەڕاستی خوا ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە دەیانخاتە باخەکانی بەهەشتەوە کە ڕووبارەکان دەڕۆن بە ژێریاندا، بێگومان خوا ئەوەی بیەوێ دەیکات. من کان یظن ان لن ینصرە اللە فی الدنیا والآخرە فلیمدد ان اللە علی کل شیء شهید. بەڕاستی کەسانێک کە بڕوایان هێناوە و کەسانێک کە بوون بە جوولەکە و ئەستێرە پەرستەکان وە یاخود فریشتە پەرستەکان وە گاورەکان وە ئاگر پەرستەکان واتە زەردەشتیەکان وە ئەوانەی هاوبەشیان بۆ خوا دانا بێگومان خوا بڕیار دەدات لە نێوانیاندا جیایان دەکاتەوە لە یەکتر